حمد و سپاس و ستایش بۆ خوای پەروەردگار سبحانه و تعالی جارێکی تر لەسەر سفرەی قورآن و سنەتی پێغەمبەری پێشەوە عليه الصلاة والسلام لە خطبەی ژمارە 153 هەمیندا کۆی کردینەوە خۆشەویستان دیارە خوای گەورە سبحانه وتعالی کاتێکەوە ویستی مرۆڤەکان یا بەندەکانی خۆی بەخۆی بناسێنیتن کاتێ خوای گەورە سبحانە هوەتەعالا ویستی بەندەکانی خۆی ئاگادار بکاتەوە کەوا تەنها ئەو بە تاک و تەنیا بناسن هەر ئەو بپەرستن خەڵکانێکی لەناو مرۆڤ لەناو بەندەکانی خۆی هەڵبژارد وەکو پێغەمبەر و نوێنەری خۆی بۆ لای خەلکی ڕەوانەی کردن پێغەمبەرەکانی خوای گەورە سەلات و سەلامی خوای گەورە لەسەر هەمان بی ڕێنیشاندەری خەڵک بووینە پێغەمبەرەکانی خوای گەورە سەلات و سەلامی خوای گەورە لەسەر هەمان بی ئاین و بەرنامەی رب العالمینیان بە خەڵکی راگەیاندووە، هەر هەمیان لەسەر تەوحید و یەکتاپەرستی کۆک بووینە، هەر هەمیان داوایان لە بەندەکان کردووە کەوا خوا بە تاک و تەنیا بناسن، هەر ئەو بپەرستن، شەریک و هاوبەشی بۆ پەیدا نەکەن. ئەو پێغەمبەرانەی خوای گەورە سەلات و سەلامی خوای گەورە لەسەر هەمان بی خوای گەورە لە نێو ئاەتەکانی قورآانی پیرۆز لە نێو سوورەتەکانی قورآانی پیرۆزدا ماوە ماوە باسی بۆ کردوینە ژیاننامەی ئەو پێغەمبەرانە سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی لە قورآاندا بۆمان باس کراوە حکایەت و چیڕۆک و ژیاننامەی ئەو نازدارانە، ئەو کەڵە پیاوانە بۆ ئەوەیە کەوا ئێمە عیبرەت و دەرس و پەند و ئامۆژگاری لێ وەربگرین. خوای گەورە سبحانه وتعالى لە سورەتی یوسفدا حکمەت لە هێنانەوەی چیڕۆکی ئەو پێغەمبەرانە سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی لە قورئاندا بۆ ئێمە باس دەکا بۆمان دیاری دەکا دەفەرمیتن لقد كان في قصصهم عبرة لأولي الألباب دەفەرمی بەڕاستی لە هێنانەوەی چیرۆک و حیکایەت و ژیاننامەی ئەو پێغەمبەرانە سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی عبرە لئولی الالباب عیبرەت و پەند و ئامۆژگارییە بەڵام بۆ خەڵکانێک کاوا خاوەن عەقل و بیر و هۆشی ڕاستەقینە بن ما کان حدیثا یفترا، خوا دەفەرمیتن چیرۆک و ژیاننامەی ئەو پێغەمبەرانە سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بیتن وەکو قسەی خەلکی دیکە وەکو قسەی دروست کراوەکانی تر کە هەموو لەلایان خوای گەورە دروست کراون قسەی پڕ و پووچ و ناڕێک و ناشرین و ناپەسەند نییە، هەر هەموو شایانی ئەوەیە کەوا خەڵک بیکاتە بەرنامەی ژیانی و بیخوێنیتەوە و جێی لێ ڕابگری. ولكن تصدیق الذی بین یدیه وتفصیل كل شیء وهدى ورحمة لقوم یؤمنون ژیاننامەی ئەو پێغەمبەرانە سەلات و سەلامی خوای گەورە لەسەر هەمیان بیتن بەتایبەتی پێغەمبەری خۆمان محمد المصطفی علیه الصلاة والسلام چیرۆک و ژیاننامەی ئەوانە لە قورئان کە باس کراوە ڕێنیشاندەرە دیارە خوای گەورە وەکو دەفەرمی هەموو شتێکی لە ڕێی ژیان نامەی ئەوانە بۆ خەلکی ڕوون کردۆتەوە ڕێنمایی هەمووی تێدایە بۆ خەلکی بەندەکانی دەتوانن ئەو ڕێنماییانە لە ژیان نامەی ئەو کەڵە پیاوانە و ئەو پێغەمبەرانە سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی وەربگرن بەڵام بۆ قەومێک بۆ خەلکانێک کەوا ئیمان و باوەڕیان بەخوای گەورە هەبی سبحانه وتعالى پێغەمبەران سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی دیارە مەشخەڵی ڕێنماییەکانی خوای گەورەیان هەڵگرتووە هەر شتێک خوای گەورە مەبەستی بووبی بە خەلکی و بە بەندەکانی ڕابگەیەنی لە ڕێی ئەو پێغەمبەرانە بووە سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی دیارە لە ناو بەندەکانی خوای گەورەش کەس لەو پێغەمبەرانە پلە و پایەی گەورەتر و بەرزتر نییە خوای گەورە ئەوانەی هەڵبژاردووە مەخابن ئێمە ئێستا لە زەمانێک و ڕۆژگارێکدا دەژین پلە و پایەی ئەو پێغەمبەرانە سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بیتن پلە و پایەی ئەو پێغەمبەرە نازدارەنە عەلەیهم الصەلات وەسەلام کەم بۆتەوە خەڵک بە چاوەکی سەیر تەماشای مەقامی ئەو پێغەمبەرانە دەکاتن یەکێ لە ڕوکنەکان و کۆڵەگەکانی ئیمان، بۆ ئەوەی مرۆڤ ئیمانی دابمەزرێ، بۆ ئەوەی باوەڕی لێ قبوڵ بکرێ، ئەوەیە کەوا باوەڕ و ئیمان بە هەموو پێغەمبەرەکان بینیتن سەلات و سەلامی خوای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 گەورە هەیە سبحانه وتعالی باوەڕمان بەوەش هەیە کەوا لۆ محەممەدی هاتووە عەلەیه الصەلات وەسەلام کە قورئانە و باوەڕمان بەوەش هەیە کەوا لۆ پێغەمبەرەکانی پێش محمد هاتووە سەلات و سەلامی خوای گەورە لەسەر هەمووان بی جا نمونەیان دەینی بەناو ئەوەی بۆ ئیبراهیم هاتووە ئەوەی بۆ ئیسحاق ئەوەی بۆ یعقوب ئەوەی بۆ ئەسبات ئەوانەی کەوا لە دوای ئەوان هاتن ئەوەی بۆ موسا بۆ عیسا و هەموو پێغەمبەران هاتووە جیاوازیشیان لە نێواندا ناکەین فرموي أي محمد صلى الله على محمد بهم بلا إيمان باور تيا پیغمبرج عليه الصلاة والسلام لولام دا فرموي أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره فرموي پیغمبر عليه الصلاة والسلام ئیمان، ی باوەر شەش ڕوکن و کۆڵەگەی هەیە، یەکێکیان دەبی باوەڕ بە خوای گەورە بینی کە تاک و تەنیایە، شەریک و هاوبەشی بۆ ئەنجام نەدەی، دووەمیان دەبی باوەڕت بە فریشتەکان و مەلائیکەتەکانی خوای گەورە هەبی سبحانە وتعالی کەوا مەخلوقێکن خوای گەورە لە نور دورستی کردونەو تەنها عیبادەتی خوای گەورە دەکەن. باوەڕت بە هەموو پێغەمبەرەکانی خوای گەورە هەبیتن هەر لە ئادەمیەوە هەتا خاتەمی جا مهم نیە ژمارەیان چەندە هەر چەندەکی بن بڵێ خوایە باوەڕم بە هەمویان هەیە هەمووی لەلایەن تۆ ئەوانەی تۆ ڕەوانت کردوونە جیاوازیشیان لە نێوان ناکەین چونکی هەر هەمویان داوای تەوحید و یەکتاپەرستیان کردیان تەماشای قورئان کە باشی ژیان نامەی هەموو پێغەمبەرەکانمان بۆ دەکات زۆربەیان هەر هەمیان داوایان کردووە یا قەوم اعبدوا الله هەموو گۆتیتیان خوا بپەرستن خوا بە تاکو تەنیا بناسن جیاوازی لە نێوان بەرنامەی تەوحید یەکتاپەرستی هیچ پێغەمبەرێک نەبووە پاشان باوەڕت بە هەموو کتێبەکانی خوای گەورە هەبی کە ناردیتی ئەوجا چ قورئان و تەورات و ئینجیل و زەبور و سحفی موسا و ئادەم و هەر هەمان ئەوانەی کە خوای گەورە ناردیتی بۆ پێغەمبەران سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی پاشانەکە باوەڕت هەبیتن بە ڕۆژی دوایی زیندووبوونەوە هەر لە مردن دەست پێ دەکا هەتا ئەو ڕۆژەی خوای گەورە خەڵک زیندوو دەکاتەوە باوەڕمان بە پێغەمبەرەکان هەر هەمیان هەبی سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی بەڵام وەکو گوتم مەخابن لە ڕۆژگارێکدا دەژین خەلکانێک جیاوازی لە نێوان پێغەمبەران دەکەن سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی کە ئەوانی تووشی کوفر و شرک و بێدینی بووینە جوولەکەکان لەوانەیە باوەڕیان تەنها بە پێغەمبەرەکانی خۆیان هەبی، دیانەکان، نەسارا، لەوانەیە باوەڕیان تەنها بە پێغەمبەرەکانی خۆیان هەبیتن، بەڵام موسڵمان و ئیمانداری ڕاستەقینە، ئوممەتی محەممەد، صلی اللە علی محمد، باوەڕیان بە هەمووان هەیە، جیاوازی لە نێوان کەسیاندا ناکەن. یەکێ لەو شتانەی کەوا لەو ڕۆژگارەدا بڵاوە ئازادی ڕۆژنامەگەریە گوایە ئازادی بیر و ڕاو بیر و باوەڕە خەڵک ئازادە لەوەی کەوا چی بڵاو دەکاتەوە خەڵک ئازادە چی بە خەلکی ڕادەگەیەنیتن هەموو شتێ سنووری هەیە تەنها بەرەڵایی تەنها بێدینی تەنها بێ ئەخلاقی تەنها گەندەڵی و فەسادی و بێدینی سنووری نییە ئینسان حور و ئازادە لەو دەستور و نیزامانەی کەوا ئەوڕۆ لە دنیا بەکاردێ. لەو دەستور و نیزامەی کەوا لە کۆمەڵگای ئێمەش ئیشی لەسەر دەکرێتن خەلک ئازادە. هەرچی هەلدەبژێری، هەرچی دەڵێتن، هەر چۆن دەبێتن، باوەڕی بە هەر شتێک هەبیتن ئازادە. تەورات تەماشای دەکەم دەیخوێنمەوە پێغەمبەر علیه الصلاة والسلام دەموچاوی سوور هەرگەڕا چووە سەر مینبەر حەمد و سوپاسی رب العالمینی کرد فەرمووی قەسەم بەخوا ئەگەر ئێستا موسا زیندی و بایە دەبوایە شوێنکەوتووی من بایە پێغەمبەرەکان هەر هەمیان شوێنکەوتووی محەممەدن صلی الله علی محەممەد سەلات و سەلامی خوای گەورە لەسەر هەریان بی ئەو پێغەمبەرە نازدارانە ئێستا ڕۆژانە بێ ئەدەبیان بەرامبەر دەکرێ لەسەر دادە خەڵک کوفر و شرک و بێ ئەخلاقی و بێدینی دەکا خەڵک قسە بەخوای گەورە دەرێ سبحانه وتعالی جنێو بە پێغەمبەر دەدا علیە الصلوە والسلام، قسەی ناشرین و ناڕێک بڵاو دەکرێتەوە لەسەر هەموو پێغەمبەران سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی. یەکێ لەو نمونانە لەوانەیە ئێوەش جێتان لێبووە یا خوێندوتانەوە یا جێبیستی بوونە خەلک بۆیان باس کردوونە. گۆڤارێ لە کوردستان دەردەچی بە ناوی وێران خوا وێرانی بکا مەبەستم خوا وێرانی ئەو کەسانە و ئەو دەستگایە و ئەو نووسەرە بکاتن کەوا ئەم شتانە بڵاو دەکەنەوە لە دەستگایەکی ڕەسمی لە لای حکومت معتەرەفون بهیە اعترافی پێ دەکرێتن لەلایەن چەند کەسێکەوە شەهادەی مرو علوج و مزەوەریان هەیە. ئەوانەی کەوا ئەم شتانە بڵاو دەکەنەوە خۆشەویستان ئاگادار بن سەرنووسەری ئا ئەو گۆڤارە لە هیچ کولیەک و کۆلیژێک لە کوردستان وەریان نەگرت لەبەر گەندەلی و فەسادی و بێ ئەخلاقی ئەوەندە ئینسانێکی دوور لە دین و لە ئەخلاق و لە کولتووری کوردیە ئەوەندە ناڕێک و ناپەسەندە، ئەوەندە سەقافەت و ڕۆشنبیریی ئەوڕوپا و ئەقمریکای بێ ئەقلاق و فەسادی وەرگرتووە، ئەوا تێدەگاتن عەقل لەوەیدایە دژایەتی دین بکرێ. زۆر سەهوونە. تەماشا خوای گەورە ڕۆژی قیامەت خۆشەویستان باسی مەحشەرمان بۆ دەکا کاتێ کە خەڵک ڕادەگیرێ لە مەحشەر، ئەمە حکایەت و چیرۆک نییە ڕۆژێ دێ هەر هەمومان لەو شوێنە لە خزمەت ڕەب العالەوین دەوەستین بابیر لەو ڕۆژی بکەینەوە خوای گەورە لە کافرەکان و بێدینەکان خوا حفزمان کە ئەوانەی بێدین و بێ باوەرن لەو ڕۆژی خوا پرسیاریان لێ دەکا دەفەرمی ئەلم یەتیکم نەذیر الم یاتیکم نذیر ئێستا قسە و گاڵتە بە پێغەمبەرانی نازدار دەکا سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی لەو ڕۆژی دا وەڵامی چی دەبیتن لەو ڕۆژی وەڵامی چی دەداتەوە خوا ڕویان تێدەکا دەفەرمی ئەلەم یەتیکم نەذیر کەس نەبوو بێتن ڕێراستان پێ پیشان بدا کەس نەبوو پێغەمبەرێکی خوای گەورەتان بۆ نەهات ڕێی حەق و ڕاستی پێ پیشاندان چ جواب دەدەنەوە وەکو ئەوڕۆ نییە گاڵتە بکەن وەکو ئەوڕۆ نییە زمان بە کەیفی خۆ حەرەکە بکا و ئیش بکاتن نا کەس ناوێری فزە بکاتن هەتا ڕەب العالەمین مەجالی پێ نەداتن لە وەڵامدا دەڵێن بەلا قد جاءتنا نذیر قد جاءنا نذیر دەڵێن بەڵێ بەڵێ خوای گەورە خوای گەورە لەو ڕۆژی ئەوها وەڵام دەدەنەوە دەڵێن بەڵێ پێغەمبەرمان بۆ هات موسامان دەناسی عیسامان دەناسی ئیبراهیممان دەناسی محەممەدمان دەناسی صلی الله علی محەممەد هەمویانمان دەناسی دەڵێن ئەگەر لەو ڕۆژی لە دنیای ئێمە عەقلمان هەبایە ئەگەر ئەمە گوێچکەمان هەبایە شتمان پێ جێ لێ بایە ئەگەر چاوی ڕاستەقینەمان هەبایە شتمان پێ بدیتابایە ئا لەو ڕۆژە لە دنیا ئیمان و باوەرمان دەهینا مەسیرمان ئاوا نەدەبوو وەکو ئێستا بەسەرمان هاتووە خوا حەفزمان کە پیاو لەگەر پیاو نەر لەگەر نەر زەواج بکاو یەکدی مارە بکەن دەبی چ پێشکەوتنەک بیتن ئەوروپایەک ئامادە نەبیتن ئافرەتی مسلمان لەچک لەسەر جادە لەسەر بکاتن حیجاب لەبەر بکاتن دەبی چ پێشکەوتنێک بیتن ئەیکوا و ئازادیەی کەوا لە دەستور و نیزامەکانی ئەوان هاتووە بۆ تەنها بۆ مسلمانان قەدەغەیە حەزم لێ نەبوو باسی بکەم بەڵام بۆ ئەوەی خەڵک ئاگادار بی مەقامی پێغەمبەران سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی گەلێک گەورەیە گۆڤارێک لەسەر کابینەی شەشەمی حکوومەتی هەرێمی نووسی گوڵان سەرنووسەریان لادا ناڕەزاییان دەربڕی پێشمەرگە ناوی بە خراپ هات سەرۆکی هەرێم بە جواب هات و وەڵامی داوە، کوفر دەکرێت بێ ئەخلاقی فەسادی بەرامبەر خوای گەورە، بەرامبەر پێغەمبەر، بەرامبەر هەموو پێغەمبەران بۆ کەس بە جواب نایەت. بۆ ئازادیە خوا گەورەترە یان پێشمەرگە؟ پێغەمبەرەکان گەورەترن یان پێشمەرگە؟ ئیسلام و قورئان ئیمان گەورەترە یان حکومەت کابینەی شەشەم بۆ کەس بە جواب نایەتن مع الاسف مع الاسف مەخابن قەدەغەشمان دەکەن قسەی غەڵەت بکەین قەدەغەشمان دەکەن قسە بکەین بە غەڵەتمان تێدەگەن بە ئیرهابی و تیرۆرمان تێدەگەن دە بزانن چی نووسیوە گوێ لێ ڕابگرن بۆتان دەخینمەوە قەیناکە با خەڵک بزانیتن چ بەرامبەر مەقامی ئەو پێغەمبەرە نازدارانە کراوە ناوی هەندێک پێغەمبەری هیناوە بابەتێکی نووسیوە دەڵێ ئەوروپا و فرمێسی سۆری پێغەمبەران سەلات سلامی خوای گەورە لەسەر هەمیان بی ئەمە گۆڤارێکە بەرگەکەی پیشانتان نادەم ئەوەندە فەسادی و بێ ئەخلاقی تایە ئەوەندە وێنەی ڕوت و ناڕێک و ناپەسندی تایە گۆڤاری وێران دکتۆر فەرهاد پیربار ئەمە لە هەموو کولەکان و جامیعەکان تەلەبەکان ڕچیان لێ دەبیتەوە دەریان کرد لە بە فەسادی و بێ ئەخلاقی خەڵک هەموو دەزانی شەو ڕۆژ لە تەلەڤزیۆن چی دەکرد ئەمە ئەم مجەلە دەردەکا بەڵام مەخابن دەستگای ئاراس کە حکوومەت احترافی پێ دەکا ئەو یارمەتی دەدا فترەیەک پێش ئێستا لە تەلەفزیۆن دیتان شەو ڕۆژ پەرلەمان مناقەشەی بودجەی دەکرد میزانیا ئەو میزانەیە کەوا ژیانی من و توخینی من و تووە دەزانی هەندێک پارەی پێ دەدێتە ئەو دەستگایە ئەم شتانە پێ بڵاو دەکرێتەوە بەخینی من و تو جون بە خوا بە پێغەمبەر دەدرێ علیه الصلاة والسلام نعوذ بالله دەڵێ چی باسی هەندە پێغەمبەران دەکا لەوانە باسی نوح پێغەمبەر دەکا سەلات و سەلامی خی گەورەی لەسەر بیتن ئەو نوحی کەوا 950 سال دعوە بانگەوازی لۆ خی گەورە کرد سبحانە هو تعاالە داوای کرد نۆ سەد و پەنجا ساڵ دا دەبی چ ئەجر و پاداشتێکی هەبیتن دەبی چ ئەجرەکی هەبی چ پاداشتێکی هەبی لەکن خوای گەورە نوح سەلامی خوای گەورەی لەسەر بێ ئەو پێغەمبەرە نازدارە بزانە چۆنی باز دەکاتن دەڵێ لە ئەنتەرنێت خوێندمەوە پاپۆڕێکی قاچاق لەبەر کەشی ڕێی هەڵە کردووە لە رێپۆرتاجێکی بی بی سیش دیتم کەشناسێک دەیگوت ئەم کەشتییە سەرەتا رووەو ئەوروپا هاتووە کەچی لافاو لێی داوەو مانگە دەستکردەکانیش نیشانیان دا کە کاپتنەکەی، مەخسەدی کاپتنەکە نوح پێغەمبەرە، سەلات و سەلامی خوای گەورەی لەسەر بی، بێ ئەدەب و بێ ئەخلاق و وڵاغ و فاسد دەڵێت چی کە کاپتنەکەی لە کابینەیەکی بچووک روونیشتووە توتن و حەشیش و عەرەقی لە جیاتی داناوە نعوذ باللە ئەمە باسی یەک لە پێغەمبەرەکان دەکاتن سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی لەسەر موسا پێغەمبەر سەلات و سەلامی خوای گەورەی لەسەر بی ئەو موسایە کە ئێستا ئەگەر ئازانە یەکێ لە عالم قسەی پێ دەگۆترێ بزانە جۆلەکە چۆن بە جواب دێن جوولەکە شەڕ و خەلقی الله احفاد القردة والخنازیر چی دەلێ لەسەر موسا دەلێ لە یەکێ لە مێزگردە راستیەکانی کەنالێکی لە یەکێ لە مێزگردە زانستیەکانی کەنالێکی ئاسمانی ئیسرائیلی گوێم لێ بوو بیرۆکەی داهێنانی مۆبایل بۆ موسا دەگەڕێتەوە یعنی دەلێ گوایە مۆبایل موسا دایناوە دوادایی چی دەلێ لە گۆڤارێ، لە مجەلەیێ، لە شتێ ئاوا شت بنووسین لەسەر سەرۆکی حکومەت، سەرۆکی هەرێم، لەسەر وەزیرێ، لەسەر بەرپرسێ، لەسەر مدیر ناحیەیێ، دەبی چی ببیتن؟ خەلک چی بکاتن؟ ئەی بۆ لەسەر خوای گەورە و لەسەر پێغەمبەر کەس بە جواب نایەتن سەلات و سەلامی خوای گەورەیان لەسەر بی؟ کوا؟ لە چێندەرێ بە جواب هاتن هەیە؟ باسی نوح بەو شێوەیە دەکاتن. باسی موسا بەو شێوەیە دەکاتن ئەو پێغەمبەرە نازدارانە ئەگەر ڕاز دەکەن ئەگەر ڕاز دەکەن دیفاع لە دین دەکەن ئەگەر ڕاز دەکەن بۆ خوا ئیش دەکەن بە ئەمانە منع بکەن بەڕێ لەوانە بگرن بە ئەمانە لەناو تاریخ و مێژوو بەو شێوەیە بە خەڵکی پیشان بدەن کە دژ بە دینن، ئەمە دەڕوا بۆ ئەوروپا بۆ ئەمریکا، لە ڕێی مەوقیعی ئەنتەرنێت دەگا بە دەستی هەموو کەسێک، خەڵک ئاخر لۆ لە دەرەوە دەرێن کورد بێ دینە، لۆ لە دەرەوە دەرێن کورد دژی دینە، لۆ دەرە دەرێن کورد ئەو کیانەی دروستی کردوە ئیسرائیلی دووەمە، لەبەر ئەمەیە غێر لەبەر ئەمەیە ئەمە دەبیستن و دەخوێننەوە جێ بیستی دەبن و تەماشای دەکەن. ئەمانە وڵاغن با لغاویان بکەن لغاو ئەمە پێویستە لغاو بکرێتن ئەمانە لە ماری هار پیسترن ماری هار ئەوەندە زەڕی نییە تەنەها ڕوحەکە دەبا و دەڕوا ئەوە دین و ئیمانش دەبن ئەخلاق و فەسادیش لە ناو خەلکی دابڵاو دەکەنەوە با یەکێ بێت لەسەر ئەمانە بەدواب بێتن یەکێ با قسەیە خێر لەسەر ئەمانە بکاتن بۆ ئەوەی بگەم بە سزای عادلی خۆیان هەرچەندە ئیسلام چاوەڕێ ئەوانە ناکاتن دیفاع لە دین بکەن ئەمە حکمی دیارە سەد جاریشمان گوتووە فتوای ناوێ لە ناویان بن بیان تۆپێنن